تەندروست بە، باوەڕ بە خۆ بوونت تا ڕادەیەکی زۆر پەیوەستە بە تەندروستی لەش و ڕۆحتەوە، زۆر ئاستەمە کە تۆ نەخۆشیەکی جەستەیی یان دەروونیت هەبێت لە هەمان کاتدا باوەڕ بە خۆ بوونێکی بەرزیشت هەبێ، ئەگەر ئێستا تەندروستیت لەو شتانە دوور بکەوە کە ئەبنە هۆی نەخۆشی جەستەیی و دەروونی، زۆر خۆری، بێ ئیشتیایی بە خواردن، خێرا خواردن، بە توڕەی نان خواردن، جگەرە کێشان، کەم جوڵانەوە و تا دوایی، هەموویان لە ئایندە ئەبنە هۆی نەخۆشی، تووڕەیی، تۆران، ترس، دڵەڕاوکە، ڕق، حەسوودی و هەموو ورووژانە دەمارییە خراپەکان ئەبنە هۆی نەخۆشی دەروونی کە کاردانەوەیان لەسەر دابەزینی باوەڕبەخۆبوونت زۆر زیاترە، مەرجی تەندروستی ڕزگاربوونە، ئەبێ واز لە هەموو ئەو شتانە بهێنیت کە بە جۆرێک بیر و مێشکتی بەخۆیەوە جیرۆدە کردووە و بۆتە هۆی گرفتاری هەست و نەستەکانت، بۆ تەندروستی خۆت بەرنامەیەکی باش دابنێت کە هەمەلایەن بێت، تەندروستی لەش، ڕۆح و بیر و هۆش. لە بەرنامەی ڕۆژانەی خۆتدا ڕێژەی چالاکی پشوو، هێمنی و خەو و کاتی نانخواردن و وەرزش دیاری بکە، بەپێی ئەم بەرنامە ڕەفتار بکە و هیچ هۆکارێکی دەرەکی و دەروونی ئەم بەرنامەت تێک نەدات، کەمتر سوود لە خواردنی پڕۆتینی و شیرنەمەنی وەرگرە، چونکە درەنگ هەرس ئەبن و بۆ هەرس بونیان وزەی زۆریان ئەوێت ئەبنە هۆی ماندویی جەستەیی و مێشکی زۆر لەباتی ئەوە کەڵیک لە سەوزە و میوە و زەڵاتەی زۆر وەرگرە کە ئەبنە هۆی تەندروستی لەش و شادی و چوست و چالاکی لە جەستەدا کە بۆ باوەڕ بەخۆبون پێویستن لە بارەی گرفت و کێشە ڕۆحیەکان ئەگەر بابەتێک ئەبێتە هۆی نیگەرانیت لەو دەمانەدا کە تۆ نیگەرانیت و غەم ئەخۆیت ئەوە لە خۆشکێنی دایت لە خۆت بپرسە ئەم بابەتە گرنگترە یان تەندروستی جەستە و دەروونم؟ لەباتی ئەوەی بەردەوام بیر لە کێشەکانت بکەیتەوە، دەمێک بیر لە کێشە بکەرەوە و پاشماوەی کاتەکەت تەرخان بکە بۆ چارەسەرکردنی ئەو کێشەیە. لە هەموو هەڵومەرجێکدا گرنگی بدە بە تەندروستی خۆت زیاتر لە هەموو شتێک. ئەم بەشەش بە کۆتا هات.